بەشی بیست و نۆ هەم من و سەرنگ ئارام پێکەوە دەچوین بۆ گشت شوێنە خۆشەکانی ئەو شارە جوانی دنیا هەر لە مۆزەخانە و شانەوە بگرە تا کافتریا و کابارەکان لەگەڵیدا دەچوون بۆ ئاهەنگە ڕسمەکان و ڕاستیەکەی قۆزێتەکەی ئەو ڕۆخۆشیەکەی و جل و بەرگە جوانەکانی و بە تایبەتیش کاتێک کە لە کۆڕە ڕەسمیەکاندا بەرگە سەربازیە سورمەیەکەی با خەتەکانی سەر شانیەوە لەبەرە کرد وایان لێ کردم شانازیم دەکرد کە لەگەڵ ئەودا بۆ گەورەترین ئاهەنگەکانی پاریس و شەونشینیە گشتی و تایبەتیەکانی باڵیۆزخانەکانی وڵاتانی دەرەوە ئەچوم جگە لەوە دڵفراوانی و دەست بڵاویەکانی کاتێک بۆ شەوێک داوەتی دەکردم بەڵام ئەمانە هەمووی بەلایەک گرنگترین سیفەتی لە ژیاندا ئەوە بوو کە هیچ شتێکی لە خۆڕایی ناکرد خۆشی بە سەرڕاست نازانی و بەلایەوە گرنگ نەبوو ئەوم لا بدرکێنێ کە لەو ساتەوەی لە ئێران دەرچووە عانەیەکی لە سوودی مڵکەکانی لە فەڕەنسا و ئەوروپادا خەرج نەکردووە بەڵکو بە پێچەوانەوە تەواوی ئەوانەی بە بانقەکانی ئینگلستان و سویسرا سپاردووە و تەنانەت لە بانقی دوو فرانسیشدا حسابی کردوێتەوە باسی لە دزی و بەفیڕۆدانی پارەی دەوڵەتیش هەر ناکرێ ئەو بە تەواوەتی باوەڕی بەوە بوو کە ئەو کۆمەڵگای ئەوی تێدا دەژی، ئەو کۆمەڵگایەی کە ئەو لە زۆربەی پیاوەکانی خۆی بە گەورەتر دەزانێت، پێویستە ژیان و پێداویستییەکانی ئەم دابین بکات. لەو باوەڕەدا بوو کە ئەو لە زۆربەی کەسە هاوچەرخەکانی خۆی خانەدانتر و ڕەسەنتر و تێگەشتووتر و دلێرتر و لێهاتووتر بوو. نابێ لە قاڵبی ژیانی ئینسانێکی ڕەمەکیدا دیل بکرێ. دەبێ لە هەموو شتێکا دەستی بڕوا و گەر لەم ڕۆشەوە بەرژەوەندی لە ئاست بەرژەوەندی خەڵکیدا کەوتە مەترسیەوە ئەوا خۆی لەسەر حەق دەزانێ کە لە ناویان بەرێت لە ڕاستیدا کابرایە بوو ڕێک و بێپەروا بە کار و خاون بڕیار هەر کاتێک کە لەلایەن ناحەزەکانیەوە هەستی بە بچووکترین مەترسی بکردایە گیرفانەکەی واڵا کرد دەیتوانی دەمی چاوچنۆکترینیان چەور بکا و دڵنیاش بوو لە زەرفی چەند هەفتەیەکدا بە زیادەوە دێتەوە جێی. بەڵام خۆ گەر ئەو ڕێگایە بۆ فریودان و ڕامکردنی ناحەزان سەرکەوتوو نەبوایە، ئەوا باکی نەبوو پەنا بەرێتە بەر توندوتیژترین و بێبەزەییانەترین ڕێگای تر. باوەڕی وا بوو کە هەر کەسێک لەم دنیا ئاڵۆزەدا چ لە ئێران و چ لە ئەوروپادا دەبێ مشوورخۆری کار و ئایندەی خۆی بێت. کەس بیر لە کەسی دی ناکاتەوە، هەر کەسێک دەقیقەیەک بەرژەوەندی خۆی بوێت بە ناوی بەرژەوەندی گشتیەوە پشتگوێی بخات ئەوا ئەو کەسە گەمژەیە و شایانی کوشتنە بەڵام لەگەڵ ئەوەشە هەندێک کاری تریشی لێ وەشایەوە کاتێک کەستی دەکرد کە ڕەزا شا دڵی بە شتێکدا چووە ئیتر حسابی قازانج و زیانی ناکرد گیرفانی واڵا کرد بەڕاست و چەبا پاری دەباران تا ئارەزۆکەی شا بهێنێتە دی جارێکیان شا بۆ ڕۆژی سێیەمی ڕەشەمێ داوای ئەسپێکی باشی کردبوو یەکێک لە خاوەن پایە گەورەکان سێ مانگ لە ئەوروپا گەڕا و نەیتوانی ئەسپێک پەیدا بکات کە بە دڵی شا بێت و نرخێکی گونجاوی هەبێت هەواڵ گەیشتە سەرهەنگ کە شا زۆر تووڕە بوو و قسەی سووکی بەو خاوەن پایەیە وتووە ئەو لە زەرفی هەفتەیەکدا بە فڕۆکە چوو بۆ مەجەڕستان و ئەسپێک کە هی هێرتسۆگ فۆن مێکاش بوو بە نرخێکی چەند قات گرانتر لە نرخی خۆی کڕی و بۆ تارانی ناردەوە نیوەی ئەو پارەیەشی لەسەر شانە ژمارد کە خۆی خەرجی کردبوو. ئاشکرایە کە ئەبێ چی بەسەر ئەو لێپرسراوە بەسزمانەیا هاتبێت کە سێ مانگ لە ئەوروپا خولایە و نەیتوانی ئەسپێ بکڕێ کە بە دڵی شا بێت و بە نرخێکی گونجاو بێت. گوناهی ئەو لێپرسراوەش ئەوە بووە کە لە ڕاپۆرتێکا سەبارەت بە سەرەنگ ئارام دەربارەی پارە بە فیڕۆدانی قسەی کردبوو. بەم جۆرە توانی بووی بێتە جێگای متمانە و ڕێزی شا لە هەمان کادا لێترسا چونکە تاقە کەسێک کە دەیتوانی ڕۆژێک لە ڕۆژان لە ناوی بەرێ شا بوو ڕقێکی سەیری لە دڵدا بەرامبەر هەڵگرت بوو بەڵام لە دەربڕینی ئەو ڕقەیە تایانە لەگەڵ منیشا کە نهێنەکانی خۆی لادەدرکاندم سڵیە کردەوە نەک لەبەر ئەوەی ئەترسا و نەیدەویست کینەکەی ئاشکرا بکات، لە ناڕەزایی دەربڕیندا درێخی ناکرد، بەڵام دەیخستە قاڵبی نیشتیمانپەروەرییەوە، دەیوت، ئەم زەبر و زەنگەی شا لەم قەیرانەی ئێستای جیهاندا بە زیانی وڵاتەکەمان شکێتەوە. نیشتیمانپەروەر کەسێکە بەر لە ڕووخانی ڕژێم جەربەزەیی بدات. بەردەوام بە منی دەوت کە جێی متمانەی بووم. ڕۆژێک ئەبێ وا جەزرەبەی بەم کە خۆشی پێی خۆش بێت. بەلایەنی کەمەوە شتێکەکەم کە ئیتر نەتوانێ ئازارم پێ بگەێنێت باش بیرم دێ کاتی ئەو ڕۆژنامەیەم پیشاندا کە خوددادات بە منیدا بوو تەماشایەکی کرد و خوێندیەوە و بێدەربەستانە پێکەنی وتی لەگەڵە مناڵەوردکانەیە دەتانێت بەرامبەر بەو پیاوە بوەستنەوە ئەو فویە بکا هەمووتان باتان بات ئەگەر کەسێک هەبێ ئەو کارەی لێ بوەشێتەوە کەسە منم نەک ئەو مناڵە وردکانە وێڕای ئەو زەبر و زەنگ و توند و تیژێشی بەرامبەر ئەوانی دەیانویست بۆی تێبچێنن لێبوردنی هەبوو خۆی لە ناحەزەکانی زۆر بە گەورەترە زانی و کاتێک یەکێک لەوانە تەڵەیەکی بۆ دەنایەوە ئەم دڵنیا دەبوو کە لە تەڵۆنانەوەکەیدا سەرکەوتوو نابێت دەیبووری و بێباکانە ئەو تەڵەی بەرامبەرەکەی پشتگوێ خست. وابەستەی سەربازی ئێران لە پاریس ڕاپۆرتی بە شا دابوو کە سەرەنگ ئارام سەروکاری لەگەڵ ئێرانییە ئاشوبگێڕەکانی دانیشتووی بەرلیندا هەیە. ئەم ڕاپۆرتەش لە ڕاستی خاڵی نەبوو. دووجارێک لە سەفەریدا بۆ بەرلین بۆ کڕینی چەک و تفاق و پێداویستییەکانی سوپا لەگەڵ چەند ئێرانییەکدا کە لەوێ تۆوی بزووتنەوەی ڕاپەڕینێکی شۆڕشگێڕانەیان دەچان ئاشنا بووبوو. کەیفی پێیان دەهات کاتێک بە بۆنەی کۆنگرەیەکەوە بۆ قوتابیانی پاریس لەوێ ئامادە دەبوون بە گەرمییەوە هەڵسوکەوتی لەگەڵا ئەکردن دەیوت من حەقم بەسەر بیروباوەڕیانەوە نییە بەڵام ئاخرەکەی تێیەکەون تا سەر ناتوان بە ئارەزوی خۆیان بلەوەڕێن ئاسان و ئەمەش لەوانی تریان جاکاتەوە ئەفسوس کە ناتوان هیچ بکەن ئەمانە ئەگەر حسابێک بۆ دلێری و جوامێری و پارە و سامان و ڕابردووی خانەوادەکەی من بکەن کاریان مەسەرە بێت شا ڕاپۆرتەکەی بۆ دایرەی پشکنینی گشتی ناردبوو و داوای ڕوونکردنەوەی لێیان کردبوو. سەرهەنگ پیاوێکی وریا بوو، دەیزانی کە ناردنی ئەم ڕاپۆرتە لە نووسینگەی تایبەتی شاوە بۆ دایرەی پشکنین و لێپرسینەوە ئەوە ئەگەیەنێ کە شا بایەخێکی ئەوتۆی بەو ڕاپۆرتە نەداوە. بۆیە وەڵامێکی هۆنیەوە و ناردی و مەسەلەکە دیزە بە دەرخۆنە کرا چەند ڕۆژێک دوای ئەو ڕووداوە کاتێک بەیەکەوە بەسەر پلیکانەکانی باڵێزخانی ئێراندا سەرەکەوتین لوتمان بە لوتی وابەستەی سەربازیدا تەقیەوە کە پلەیەک لە ئارام بەرزتر بوو سەرهەنگ داردەسێکی بچووکی بەدەستەوە بوو تەنانەت کاتێک جلی مەدەنیشی دەپۆشی هەر ئەم داری بەدەستەوە دەگرت یاری پێەکرد بە نەرمییەوە کێشای بەسەر شانی وابەستەی سەربازی دا و بە گاڵتەوە پێیوت سەرهەنگ بۆچی لەگەڵ گەورەتر لەگەڵ خۆتا تێکەویت وا بەستەی سەربازی وتی من لە ئاست جەنابی سەرهەنگا جەسارەتی هیچ شتێک ناکەم ئارام وتی لەم جارە دەرز بگرە و پەشیمان بەرەوە ئەمەی وت و تێپەڕی وابەستە سەربازەکە کە لە پلەی ئەمیش گەورەتر بوو لە بەردەمیدا لاچ و تا ئەم بڕوا و ئارام هیچ زیانێکی بەناحەسەکەی نەگەیان لە کاتێکا دەیتوانی ئەوە بکا و ملیشی بشکێنێت سەرەنجام دوای دوو هەفتە ئارامیان بۆ تاران بانگ کرد و وەختێ گەڕایەوە کرا بە ئەفسەری تایبەتی کاروباری شا لە هەموو ئەوروپادا و ئەو سەروەت و سامانەشی لە ڕێی ئەوەوە پێکەوە نا. هەر لەبەر ئەمە هەموو سڵیان لێ کردەوە و تەنانەت باڵوێزی ئێرانیش چاک دەیزانی کە ئەم سەرهەنگ ئارامە دەبێ حسابی وردی بۆ بکرێ. سەرهەنگ ئارام هەر لەو ڕۆژانەوە لە خوازبێنی کەرەکانی من بوو بەڵام ئەو دەوری عاشقی لەگەڵ مندا نابینی ئەو تێڕوانینێکی تایبەتی بۆ هاوسری و خۆشەویستی هەبوو ئەیوت پیاو پێویستی بە هاوسەرێکە لەگەڵ یابژی لە ماڵەوە هەمەکاری بێت ڕێزی لێ بگرێت بتوانێت لەگەڵیا بۆ شانۆ و کۆنسێرت بڕات ئافرەتێک بێت لە ڕووی بێ پیشانی ئەم و ئەوی بدات لا هەنگە ڕسمەکانە لەگەڵیا بێت جاری وا هەیە ئەو کاری کە لە ئافرەتێکی تێگەشتوو دەوەشێتەوە لە هیچ پیاوێکی بەتوانا و تێگەشتوو ناوەشێتەوە بەڵام بە تەنیا ئافرەتێکی لەم جۆرە بۆ ژیان بەس نییە لە هەمان کاتا خۆشەویستیش لە پێداویستیە بنەڕەتەکانی ژیانە گەرچی عیشقی پەتی هەر لە کتێبەکانە هەیە و بۆ دەبەنگەکان باشە واتە ئینسان ناتوانێت تەنها بە خۆشەویستی ژیانێکی خۆش بگوزارێنێ بە کورتی ئافرەتێک بۆ ماڵەوە پێویستە چاوی لە مناڵەکانەوە بێ پێشوازی لە میوانەکان بکا و مشوری تەواوی کاروبارەکانی ماڵەوە بخوا و پیاویش بۆی هەیە جارجارێ لەگەڵ ئافرەتێکی تردا کە لە هوەری دڵڕفێنیدا کارامەیە شیلی ژیان بمژێت کەم تا زۆر لە ژیانی بێ بەندوباری من لەگەڵ هاوڕێ لاوەکانما لە قوتابخانەی هونەرە جوانەکان بێ ئاگا بوو بەڵام باوەڕیشی وا بوو کە ئەم شتانە ئارەزووی ساتەوەختی نین و کەسێک کە بیەوێ بێتە ژنی ئەو دەبێ ئەو قۆناغی بڕی بێت بۆیە هاتە خوازبێنیم چونکە وای تەسەور دەکرد کە من ئافرەتێکی سەنگینم و لە کاروبار و بیرکردنەوەمدا وردم دەتوانم لە هەموو ئەو کاروبار و سەروەت و پلەوپایەی کە ئەو دەیخاتە بەردەستم سوود ببینم و پشتیوانی من بۆ هەوڵ و کارەکانی ئەو سوودمەند بێت منی بە ئافرەتێکی ئەزموندیدە و ئازا دەزانی ئەگەر ئیرادەی منیش ببێتە پاڵپشتی خەون و ئاواتەکانی ئەو ئیدی هیچ هێزێک لە ژیاندا ناتوانێ بەرهەڵستیمان بکات ڕێک و ڕاست پێی وتم لەگەڵ مناژیان بەرنەسەر من لەم دنیا پڕ ئاشوبەدا دەرگاکانی بەهەشتان بۆ خەمە سەر پشت هەرچیەکتان بوێ سەفەر خۆشگوزەرانی ڕێز پارە ئاڵتون خانو پارک زیاتر لەوەی کە تەسەور یەکەن و عاشقە بە ئەمەکەکان بەڵێنی وەدیهێنانی ئەدەن منەی خەمە بەردەستان لە ئارەزوە سەرڕۆکانی من مەترسن تێپەڕ و ساتەوەختین ئەوە مێنێتەوە هەر خۆم و خۆتی کاتێک مەسەلەی گرتنی کاربەدەسانی پۆست و تێلگراف هاتە پێشێ، سەرۆکی ئاسایشیان گۆڕی و شا بروسکەیەکی بۆ ئارام کرد و داوای لێ کرد لە پاریسەوە بگەڕێتەوە بۆ تاران و کردیان بە سەرۆکی گشتی دایرەی ئاسایش. چەند ڕۆژێک دوای هاتنەوەی بۆ تاران چووم بۆ لای بۆ ماڵەوە پێویست بوو سەری لێبدەم بە دوورخستنەوەکەی باوکمی نازانی منیش باسم نەکرد نەباوا بزانێ بۆ ئەو مەسلەیە سرم لێداوە من ئەوم باشە ناسی و دەمزانی هەنگاوێک نانێ پاداشتی نەبێت منیش نەمویست بچمە ژێرباری ئەو بارەوە کاتێک کەوتینە قسە خۆی باسی دوورخستنەوەکەی باوکمی هێنای ئارا و وتی ئەمە یەکێکە لە کارە گەمژەکانی سەرۆکی پێشوو بە شای ڕاگەیاندبوو کە ئەگەر باوکتان تا چەند ڕۆژێکی تر لە تارانا بمێنێتەوە شار دەخرۆشێت لە کاتێکە کە چیتان ئاس بکەم وتم باوکیشم حەز ناکا بۆ تاران بکەڕێتەوە بەڵام کە هەر لە دوور خراوگە بێت بۆ کاربەلای بنێرن باشترە بۆ ئێوە جیاوازی نییە واتە نامەوێت لەم ڕۆ داوایەکتان لێ بکەم وتی ئێوە ئەمر بفەرموون من هەمیشە لە بەردەستانام من ئێساش هەر لەسەر داواکەی جارانم سوورم پرسییم چ داوایەک وتی ئەو داوایەی کە خانمی بەڕێز ئاگادارین وتم جەنابی ئەفسەر دیارە گاڵتەکەن ئێوە بوونەتە سەرۆکی ئاسایشی گشتی ئێمە و چی کچانی شارە خۆزگە دەخوازن ببنە هاوسەرتان بەدوای قسەکەما هات بەڵێ بە کورتی کێشەکە لێرەیە ئەوانە هەموو خۆزگە بە هاوسەرەتی منەخوازن بەڵام ئەوەی من خۆزگە بە هاوسەرەتی دەخوازم منی ناوێت وتم جەنابی ئەفسەر گاڵتاکەن وتی ئێوە وای لێک بنەوە چەند ڕۆژێک دوای ئەوە بلیتەکەی باوکمی بە ناوی منەوە نرد و هەموو کار و پێویستەکانی تری سەفری بۆ ڕەخسان تەنها داوای لە من کردبوو کە بۆ باوکم بنووسم نەگەڕێتەوە بۆ تاران و هەر لەوێ بۆ کەربەلا بچێت قەرار بوو دوای ئەوە دایکیشم بە دوو مانگ بڕات.